ئێوەش هاوڕێمان بن. ناهەمواریەکانی ژیان لەگەڵ هەوڵ و هیمەتی مرۆڤەکاندا بەرز و نزمە بێتەوە زۆر جار کەسەکان بەرامبەر بە ناڕەحەتیەکانی ژیان کە بەرەو ڕویان نەبێتەوە بە بێزاریەوە دەوەستن نەزانە ناپرسن بۆچی ژیان هەمیشە لێدانی سەختم ئاراستەکە هێندە سەختە کە دەمهەژێنێ. زۆرێکیش لەوانەی کە لە فەلسەفەی قەزا و قەدەر ناگەن دەبرسن، بۆچی زریانی بەهێز لە ژیانی هەندێک کەس دەدا کە چی لە هەمان کاتدا وەک شنە با بە لای کەسانی تردا تێدەپەڕێ؟ هەورەبروسکە تەنها لە لوتکەی بەرزی چیاکانەدا، هەڵدێریش تەنها ئاوی پەنگخواردوو کە خەوش و پیسی لەگەڵ خۆی هەڵگرتووە ڕووی تێدەکا. بێگومان مرۆڤیش هێندەی ڕادەی بیر و باوەڕەکەی تاقیەکرێتەوە. بێگومان ژیان هەریەکە و بەپێی توانا و بەرگەگرتن و ئەنجامدانی پێی دەبەخشرێ. هەرچەندە ئاستی مرۆڤ بەرز ببێتەوە، هێندە ژیان توندتر و بەهێزتر ڕووبەڕووی ئەبێتەوە. ئەو چەکی پارەیی کە دەبێ هەموو ئاواتەکان واژووی لە سەر بکەن، پابەندبوونە بە خۆڕاگری و جێگیربوون لە بەرامبەر کێشە و مەینەتەکانی ژیان و وەک شێر وەستانە لە بەرامبەر ئەو مەینەتی و ئاستەنگانەدا کە رووبەڕووی دەبێتەوە. هەمیشە وێنەی کێوێک بە هەورە بروسکە بەهێزەیەک لە دوایەکەکان نەترسێنێ لە مێژووی سەرکەوتوەکاندا سەلمێنراوە ئەو کەسانەی کە لە ژیاندا سەرکەوتوو دەبن کە بەرگەی لێدانەکان دەگرن نەک ئەوانەی کە لێدانەکان ئەنجامەدەن کەسە لاوازەکان بەرگەی سەختیەکانی ژیان ناگرن ئەگەر مرۆڤش پێداویستێکی قورس و گرانی هەبوو ناتوانێ بۆ گواستنەوەی پشت بە مناڵ یاخود نەخۆش یان کەسانی داڕوخاو ببەستێ بەڵکو دەبێ کەسانێک هەڵبژێرێ کە بەهێز بن، ژیانیش بە هەمان شێوەیە، کەسانی نەبەرد و دلێر و خۆڕاگر دەتوانن پەیامەکەی هەڵبگرن و لە قۆناغێکەوە بیگەیەننە قۆناغێکی تر. ئایا دەزانن چۆن ماسییە بچووکەکان لە چنگی ماسییە دڕندەکان هەڵدێن ئەو کاتەی کە دەیانەوێ بیانخۆن؟ فێڵێکی زۆر سادە پیاداکەن. لە ڕێگەی کرک و پەڕەکانیانەوە ئاوەکە لێڵ دەکەن تا سوی بینین تێیدا گران دەبێ، ماسیە گەورەکانیش تووشی پەشێوی دەبن و ماسیە بچووکەکانیش بە ئاسانی بۆی دەردەچن و خۆیان ون دەکەن. ئەڵێن دەریاوانەکانیش ئەم ڕێگەیە فێر بوون و وەک فێڵێک بۆ ڕاوکردنی ماسی بەکاری دەهێنن، ئەوان ئاوەکە لێڵ دەکەن تا ماسی تووڕە ببێ و هێوری لە دەست دەدا و توانای بینینی بەردەمی خۆی نامێنێت و پشێوی دەکەوێتە جوڵەیەوە و خۆی دەکێشێ بەملاولادا تا لە پڕێکدا خۆی لە ناو تۆڕی ڕاوچیەکاندا دەبینێتەوە. لێرەوە شتێکی زۆر گرنگ فێر دەبین کە ئەویش ئەوەیە ئەگەر ئاوی ژیان لێڵ بوو بۆ ماوەیەک ئاسۆی بینینمان شێوا ئەوا خۆڕاگری و هێوری خۆمان بپارێزین جا گەر ئەو شێواندن و لێڵیە دەستکردی دوژمن بێ یاخود بەهۆی چارەنووس و سووڕی ژیانەوە بێ کاردانەوەی خێرا و ناجێگیر کە پێشتر بە هێمنی و ژیری لێکدانەوەی بۆ نەکرابێ ڕەنگە بمانخاتە ناو تۆڕی شکستەوە یاخود ئەو کاتە ببینین کە سەرمان لێ شێواوە لە ڕێگەی ڕاست لامان داوە. لە دۆخئاساییەکاندا ئاسانە مرۆڤ سەرشێتی خۆی بە جێگیری بپارێزێ، بەڵام جێگیربوون لە کاتە سەخت و دەژوارەکاندا پێویستی بە بڕوایەکی زیندوو و کارایی و بەردەوام و مێشکێکی هێمن و پشت ئەستوور بە ڕۆحێکی جێگیر و هاوسەنگ هەیە. توڕەبوون و خۆ پێکدادان و لەدەستدانی هاوسەنگی بینینی بەردەممان لە دەست دەدەن و دەمانکەنە دیلی کاردانەوە بێ سەروبەرەکان لە کاتێکدا هێمنی و چاوەڕوانی ڕەوانەی هەورەکان بە دامەزراوی وریاییەوە هەمیشە دەمانکەنە خاوەن بەهێزترین هەڵوێست ئەگەر ئاو لێڵ بوو توانای بینێنت شێوە ڕێمەدە دوژمنەکە توڕەت بکە هێمن بە و هەمیشە با جڵەوی دەست پێشخەریت لە دەستدا بێ تەنانەت لە کاتە ناخۆش و سەختەکانیشدا. بۆوەی هیوا و ئاواتەکانت بەدی بهێنی پێویستە ئازار و ناڕەحەتی وەکو بەشێک لە داواکاریەکانی ژیان قبوڵ بکەی، وتراوە، بەختەوەری لە ئاسمانەوە بەسەرماندا دانابارێ، بەڵکو دەبێ لە زەویدا بیچێنین بۆوەی بتوانین بیدۆرینەوە. هەندێک لە مرۆڤەکان وەکو مانگ وەهان، لە دوورەوە ڕووناکن و دەدرەوشێنەوە، بەڵام کاتێک کە لێیان نزیک دەبیتەوە، ئەو کات دەزانی کە چەندە تاریکن. وتراوە سەروەت و سامان و دارایی زۆر وەکو هەژاریەکی ڕیسواکەر وەهایە هەردووکیان ویژدانی خاوەنەکانیان وێران دەکەن دەبێ قسەو دەربڕینەکانمان بەرگ و پۆشاکی بێرو بۆچوونەکانمان بن پێویستە بیرو بۆچوونمان بە بەرگی شڕ و دڕاو ڕووپۆش نەکەین نە لەگەڵ کەسی زیرەک و ڕەوانبێژ نە لەگەڵ کەسی نەزان دەمەقاڵێ مەکە چونکە کەسی ڕەوانبێژ و زیرەک بەسەردا سەر دەکەوێ و کەسی نەزانیش ئازارت دەدا. ئێمە کەمێک خۆڕاگریمان پێویستە خۆری ئاسۆ نزیکە بنەمایەک لە ژیاندا هەیە پێی دەڵێن کاتژمێری یانزەیە ئەوەش ئەو کاتەیە کە ساردترین و تاریکترین کاتژمێرەکانی نیوەشەوە، بەڵام ئەگەر بتوانرێت ساتە تاریکەکان بەسەر ببرێ، سەرەنجام ڕووناکی بەرەبەیان دێتە پێشەوە. هەر کەسێک بتوانێ کاتژمێری یانزەیەمی خۆی، واتە کاتژمێری سارد و ئەنگوستەچاوی خۆی بەسەر بەرێ، پاداشتی بەرگری و ئارامی خۆی وەردەگرێتەوە. هەرگیز لە شکست بێزار مەبە تەواوی کەسانی سەرکەوت و توانایەکی سریان هەیە کە لە هەر پلەیەکدا بە توانایی و ئاکامێک کە مسۆگەری دەکەن سەرنجی تەواوەدەن ئەوان هەر کاردانەوەیەکی نەرێنی و خراپ بە توانەوە بیری لێکەنەوە ئەوان پێیان وایە هەر ڕووداوێک ئامانجی لە پشتەوەیە سەرنجام بە قازانجێک دەشکێتەوە ئەوان بیر و باوەڕیان وەهایە لە ناخی هەر کارەسات و بەدبەختیەکدا ناوکێک هەیە ڕۆژێک دێتە بەر و قازانجی زۆری لەیەکەوێتەوە کە هەموو کەسانی سەرکەوتوو ئاکامی مەزن مسۆگەر دەکەن بەم جۆرە بیر دەکەنەوە لە هەلومەرجی ناقۆڵادا ئایا بە دوای فرسەتدا دەگەڕێت یان ڕێگاکان لە خۆت دەبەستیتەوە زۆر کە سەرنجیان لەسەر ڕووە نەرێنیەکانە و ڕووە ئەرێنیەکان پشتگوێ خان یەکەم هەنگاویش بۆ دوورکەوتنەوە لەم حاڵەتە ناسینی ئەم جۆرە حاڵەتانەیە ئەڵێن ناخی زۆر کەس بە جۆرێکدا تا بووە تا لەو شتەی کە ناونراوە شکست بترسێ خەڵکی هەمیشە سەرکەوتووە بن بە جۆرێک بگەنە ئەنجامێک مرۆڤە زۆر سەرکەوتووەکان کەسانێک نین کە هەرگیز نەبەزن بەڵکو ئەگەر ئاکامی بەدەست هاتوو بە دڵی ئەوان نەبوو پەندی لێوەردەگرن پاشان ئەو پەندەی لە ڕێگەیەکی دیکەدا بەکاردەهێنن کاری نوێەکەن و ئاکامی نوێ بەدەست دەهێنن کەسانێک کە لە بەزین بێزار دەبن، ئەو کارەی کە ڕووی نەداوە باوەڕی پێ دەکەن، بەم هۆیەشەوە ئەو هەنگاوەی بەرەو سەرکەوتنیان دەبا هەڵی ناگرن. مارک توین دەڵێ، هیچ دیمەنێک لە بینینی لاوێکی ڕەشبین خەم ئامێزتر نییە. ئەو ڕاست دەکا، کەسانێک باوەڕیان بە شکست هەیە ژیانێکی بژی و مەمرە بۆ خۆیان هەڵدەبژێرن. هەروەها شکسپیر دەڵێ، گومان و دوودڵییەکانمان خیانەتمان لێ دەکەن، لە کۆشش دەمانسڵەمێننەوە، لەو سەرکەوتنانەی بەرگریمانیی ئەڵێن ڕۆژێک بازرگانێکی سەرکەوتوو لە گەشتەکەی گەڕێتەوەو دەبینێ ماڵ و دوکان و هەموو کاڵا گرانبەهاکانی سووتاون و زیانێکی گەورەی لێکەوتۆتەوە دەزانن ئەم پیاوە چی کرد خدای بە خەتابار زانی و لۆمەی ئەوی کرد یان دەستەوەژنۆ دانیشت و گریا ئەو بزە کەوتە سەر لێوەکانی و ڕووناکی نێوچاوەکانی سەری بەرەو ئاسمان بڵند کرد و وتی خودایە دەتەوێ ئێستا چی بکەم؟ ئەو پیاوە بازرگانە دوای لە دەستچوون و فەوتاندنی کار و پیشەکەی تابلۆیەکی بەسەر دووکان و کۆگاکەیدا هەڵواسی و تێیدا نووسی سەروەت و سامانەکەم سووتا بەڵام ئیمانم نەسووتاوە سبەینێ دووبارە دەست پێکەمەوە مرۆڤی هیوادار و خاوەن باوەڕ لەو شوێنەی شکست دەخوا هەمیشە بەختەوەری دەدۆزێتەوە.